شاشانی چین، سو وین تی، دۆخێکی باڵا و سەرکەوتوانەی گێڕا لە یەکگرتنەوەی چیندا، پاش ئەوەی کە جارێکی تر دووچاری پەرت و بڵاوی بوو بۆ ماوەی سەدان ساڵێک. ئەم یەکانگیرە سیاسییەی کە پێکهێنرا و چەندین سەدەیەکیش مایەوە دەگەڕێتەوە بۆ زرینگی و هێنانەدیی کارە مەزنەکانی شاشان کە چینی کردە یەکێ لەو وڵاتە بەهێزانەی جیهان، ئەو وڵاتەی کە دانیشتوانی نزیکەی یەک لەسەر پێنجی دانیشتوانی جیهانە. لەو سەردەمەدا هاوار و ناڵەیان بە دەست جەنگ و هەرا و ئاژاوەوە کەمتر بوو گەر بەراورد بکرێ لەگەڵ دانیشتوانی ئەوروپا و خاورمیانە و زۆربەی شوێنانی تری جیهان. ئەو شاشانەی کە ناسراو بوو بە شی تونگ تی لە سەدەی سێهەمی پێش زایینیدا توانی چین بکا بە یەک، بەڵام هەر بە مردنی ئیتر بنەماڵەکەیان تەفر و تونا بوو. پاشان بنەماڵەی هان لە ساڵی دوو سەد و شەش ی پێش زەینی هەتا دوو سەد و بیست ی زەینی دەسەڵاتیان گرتە خۆ. بە ڕماندنی ئەم بنەماڵەیش چین ئیتر بە تەواوی کەوتە بارێکی ناهەموار و پەشێوییەوە بۆ دەمێکی دوور و درێژ، هەر لەو دەمەیشدا ئەوروپا بە بارێکی ناهەموار و ئاژاوەدا دەڕۆیشت لە دوای ڕماندنی ئیمپراتۆریەتی ڕۆمان کە پێی دەوترا چەرخی تاریکی. ئیمپراتۆر سو وینتی ساڵی پێنج سەد و چل و یەک ی زایینی لە بنەماڵەیەکی بەیاراو بەهێزدا لە باکووری چین چاوی هەڵێنایەوە لەبەر ئەوەی کە چوست و چالاکی لێ بەدی دەکرا، هەر بە خێرایی لە کار و فەرمانی میریدا بەرز بۆوە و بووە باوەڕپێکراوی بنەماڵەی شو لە باکووری چین کە هێشتا لە دەسەڵاتدا مابوون. ئەو دەمی کە یارمەتی و هەمڕایی ئیمپڕاتۆری دەکرد لە پتەو کردنی دەسەڵاتی لە باکووری چیندا، ئەوەندەی تر چووە دڵی ئیمپڕاتۆرەوە تاکوو گەیشتە ئەوەی لە ساڵی پێنج سەد و حەفتا و سێ ی زایینیدا کچەکەی شو بکا بە شازادە. لە دوای پێنج ساڵ ئیمپراتۆر مرد و کوڕەکەی بووە جێ نشینی. شاشانی نوێ لە بەر تێکچوون و بێ دەسەڵاتی نەیتوانی کاروباری وڵات ببا بەڕێوە، لە بەر ئەوە ناکۆکی کەوتە نێوانەوە و لە ئەنجامدا بەرەی سووینتی توانیان زاڵ بن و تاجی شاشانی زەوت بکەن. لە ساڵی پێنج سەد و هەشتا و یەک ی زاینیدا سووینتی تاجی شاشانی نوێی کردە سەر. هەر بە باکووری چینەوە نەوەستا، بەڵکۆ مڕی لە باشووریش خۆش کرد. لە پێنج سەد و هەشتا و هەشت ی زایینیدا هێرشێکی بەڕێ کرد بەرەو باشوور. لە ساڵی پێنج سەد و هەشتا و نۆ ی زایینیدا بووە شاشانی سەرانسەری چین. پاش ئەوەی کاروباری تەختی خۆش کرد و پایتەختێکی نوێی بۆ خۆی دروست کرد، دەستی کرد بە چەند خاسکارییەک، وەک دروستکردنی جۆگەیەکی گەورە بۆ بەیەکگەیاندنی دوو ڕووباری گەورەی چین کە بریتی بوون لە ڕووباری هوانهو لە باکوور و یانگ تسی لە ناوەڕاستی وڵات. دروستکردنی ئەم جۆگە گەورەیە لە سەردەمی فەرمانڕانیی کوڕەکەیدا کۆتایی هات. ئەم کارەی ئەوەندەی تر یەکگرتنی باکوور و باشووری لە یەکتر نزیک کردەوە و بەهێز کرد. مەزنترین خاسکاری تری دانانی ڕژێمێک بوو بۆ هەڵبژاردن و دەستنیشانکردنی فەرمانبەرانی میری بەڕێی تاقیکردنەوە. ئەم ڕژێمی کە بۆ سەدان ساڵیش دوای خۆی پەیڕەوی لەسەر دەکرا لە چیندا کارایەک بوو بۆ دەرکەوتنی کۆمەڵێک لە فەرمانبەران و کارگێڕانی خاوەن بەهرەی بەرز لە چینە جیاوازەکانی گەلدا. سوو بە زەبری هێز و توانا یاسای پارێزی چەسپاند و هێنایە کایەوە. ئەم یاسایە میری هەرێمەکانی بە جۆرێکی وا بەستەوە نابێت فەرمانڕانی ئەو ناوچانە و هەرێمانە بکەن کە تیایدا لەدایک بوون. ئەم یاسایەشی بۆیە دەرکرد و گشتاندی تاکو ئەو میرانە لە هەرێمنشینەکاندا نەتوانن خزم و کەسان لە خۆیان نزیک بکەنەوە لەوەندێک پێکەوە بنێن و ببنە مەترسی بۆ تەختی شاشانی. سوو شاشانێکی پێشەنگ و نەبەرد بوو، زۆریش بێدار بوو. خۆی لە دەستبڵاوی دوور دەگرت. لە کاروباری دەوڵەت میرانەی لە سەر هەژار و پەککەوتووان سووک کرد. سیاسەتی دەرەوەی بە گشتی سەرکەوتوو بوو. وا دەردەکەوێت کە ژێردەستەی ژنەکەی بووبێت بە ڕادەیەک کە هیچ کارێکی بە بێ ئاگای ژنەکەی بە ئەنجام نەدەدا بە تایبەتی لە بەڕێوەبردنی وڵات و پتەوکردنی دەسەڵاتیدا. سوو لە ساڵی شەش سەد و چوار ی زاینیدا لە تەمەنی شەست و سێ ساڵیدا کۆچی دوایی کرد. دەڵێن گوایە لە داخی کارە نالەبارەکانی کوڕی دووەمی دوا سەری نایەوە، ئەو کوڕەی کە زۆر نازی درابوویە لای دایکی و لە دواییدا بووە جێنشینی.